ئارامی خولیا و خەونی هەموو تاکەکانی مرۆڤایەتیە. ئینسان بۆیە دەخوێنێ، بۆیە کار دەکا، بۆیە خێزان پێکەوە دەنێ تا چێژی ڕاستەقینە لە ژیان ببینێ. بەڵام بەختەوەری و ئارامی وا لەناو سینەدایە، نەک لەناو ماددەکانی دەوروپشتی مرۆڤدا بێ. ئینسانێک کە خوای پەروەردگار بەسەری دەکاتەوە و خەڵاتی چاوەکانی لێ وەردەگرێتەوە ئەوانەی نابینان زۆر بەڕێزن لای خوا و خۆشەویستن لای پێغەمبەری خوا صلی الله علیه وسلم و لای ئیمانداران خاوەن قەدر و حرمەتن وشەکەم مەبەستم ئەوە نییە خوانەخواستە لە شەئنی ئەو نابینایانە کەم بێتەوە، بەڵام ئەمە نموونەیەکە کە دەڵێن ئەگەر هەموو دونیا گڵۆپ و ڕووناکی بێ، نابینا چونکە چاوەکانی خۆی نابینێ مەحرومە لە بینینی ئەو ڕووناکییە. ئینسانیش ئەگەر لەناو ناخی خۆیدا هەست بە بەختەوەری نەکا، ئەگەر هەر چوادەورە و هەموو ژیانی بەختەوەری بێ، سوودێک بە ئەم ناگەیەنێ. جا بۆ ئەوەی کە ئینسان بەختەوەری لەناو ناخ و دڵیا بێ و ژیانی ئارام بێ پێویستی بە خۆشەویستی هەیە کە وتاری ئەم جمعەمان وبالله التوفیق پشتویان بەخوای تاکو تەناو بێ شەریک بەشی دووەمە لەو زنجیرە باسەی کە ئەڵقەی یەکەمان لە جمعەی ڕابردوودا پێشکەش کرد لەسەر خۆشەویستی ئینسان حەز دەکا دوو شتی هەبێ، هەم خۆشویستراو بێ هەم کەسێک خۆشەویستی بێ. ئینسان پێویستی بە دوو شتە بەڕێزان، یەکەمیان خۆشویستراو بێ، دووەمیان خۆشەویستی هەبێ. ئەو کەسەی کەوا تۆی خۆش دەوێ، ئینسان پێویستی بەوەیە خۆشویستراو بێ لەلایەن کەسێکەوە کە بەڕاستی خۆشی بوێ. بەڕاستی ڕێزی لێ بگرێ بەڕاستی هاوکاری بێ بەڕاستی چاودێری بێ گومانی خراپی پێ نەبا پشتی لێ نەکا هەر وەخت هاواری بۆ بر بەدەنگیەوە بچێ بەڵام وەڵاهی قەسەم بە گەورەی خوا ئەوە بەس ئەڵڵایە ئەو کەسەی کە ئێمەی ئاوا خۆش دەوێ بەس اللەیە کە بەردەوام چاودێرتە لە ڤایرۆسێک دەتپارێزێ ئەم جسمەی ئێمە بەردەوام معەڕەزە کە توشی بەڵای گەورە ببێ ڤایرۆسێک کە بە میکرۆسکۆبی زۆر ورد بین نەبێ نابیندرێ خوا لەو بەڵایەش دەتپارێزێ بەس چاودێری خوایی نەبێ ناپارێزرێی لە خەوای دونیا لەسەر تۆ پەردەیەکی تاریکی داداوەتەوە و چاوەکانت نوقاون و ئاگات لە دەوروبەرت نییە، لەو خەوەیا پەروەردگار لێت بێ ئاگا نییە و چاودێریت دەکا. پەروەردگارێک کە هەر وەختێک هاوارت بۆ کرد ئەگەر زمانیشت کار نەکا وڵامت دەداتەوە، ادعونی استجب لکم، فەرموودەی خۆیەتی. خوایە کە نازت دەکێشێ هیچ پێویستیشی پێ نییە هەموو ئەوەی نازی کەسێک دەکێشێ ئیحتیاجێکی پێی هەیە خوای پەروەردگاری خالقمان نەبێ کە نازی ئەم بەندە زەعیفەی خۆی دەکێشێ و هیچ ئیحتیاجیشی پێت نییە بێگوێیت کرد هەموو کەسێک کە تۆی خۆش دەوێت یەک دوو جار مخالفەی بکە و سەرپێچی بکە و بێگوێیی بکە لەبەر چاوی نرخت کەم دەبێتەوە بە پێچەوانەوە پەروەردگارمان زاتی اللە سبحانە وتعالی بێ گوێیشی دەکەی گوناهیش دەکەی تاوانیش دەکەی وا دەفەرمێ ئەگەر گوناهت ئەوەندە زۆر بوو بینی ئەم ئەرزە هەتا ئەو ئاسمانە گوناهی تۆ بوو یعنی ئەگەر بینی ئەم ئەرز و ئاسمانە چەندە بینی ئەو ڕۆژهەڵات و ڕۆژاوایە چەندە هەمووی دەفتەر و سجیلی گەورە بێ هەموو گوناهی تۆی تێدا بنووسرێتەوە واش خوای پەروەردگار لەت عاجز نابێ بە شەتێ بگەڕێیەوە بۆ لای دەفەرمێ قل یا عبادی الذین اسرفوا علی انفسهم لا تقنطوا من رحمة الله ئەی ئەو بەندانەی کە زوڵمتان لە نەفسی خۆتان کردووە خوا دەفەرمێ یا عیبادی هەر بەو وشە بانگی پێغەمبەرانی کردووە کە بانگی گوناهباران دەکا ئەی ئەو بەندەی کە گوناهت زۆر زۆرە و خەریکە خۆت لەناو دەبەی لە تاوی ئەوەی گوناهت هێندە زۆرە یەعنی ئەوەندە ئینسانی وا هەیە گوناهی کردووە وا ڕەش بووە لەبەر چاوی خۆی ئەڵێ حەز دەکەم خۆم بکوژم بۆی نەجاتم بێ خوا دەفەرمێت لە ڕەحمەتی من مەویستمە بەهێشتا سبحان الله ئەو خوای ئەوەندە ئەم بەندەی خۆی خۆش دەوێت تۆ حەز دەکەی خۆشویستراو بی ئای خەڵک بەداخەوە لەم حەقیقەتەک بێ ئاگایە هەوڵ دەدەین زۆر کەس خۆشی بوین کەچی هەوڵ نادەین خالق خۆشی بوین کە لە کاتێکا دەفەرمێت پشتیشم تێکەی لێت عاجز نابم دەی کەسێک ئەم خۆشەویستیە لەدەست بدا ئەبێ بەدووی خۆشەویستی ترا بگەڕێ؟ نەخێر کە وشەی خۆشەویستی باس کرا یەکسەر بیرت بە زاتی اللە دا بڕوا بیر لە خالیق و دروستکەرت بکەوە مرۆڤ پێویستی بەوە هەیە کە خۆشەویستیشی هەبێ خۆشەویستت با ئەو کەسە بێ کە تۆی خۆش دەوێ کە خالق دا تۆش خوات خۆش بوێ با خۆشەویستت پێغەمبەری پێشەوا بێ صلی الله علیه وسلم کە هەرچی جوانی و بەرزی و بڵندیە لەو پێغەمبەرە بەڕێزەوە صلی الله علیه وسلم پێمان گەیشتووە با پێغەمبەری خوامان خۆش بوێ واللهی سەحابەکان بەو خۆشەویستیەوە مابوون بەو هەموو ناڕەحەتی، ئەشکەنجەی سەردەمی مەککە، دەربەدەر بوون بۆ مەدینە، نەبوونی و هەژاری، کە بەڕاستی فەقیری دەردێکی گرانە، ڕۆژگار بەردیان لەسەر سکیان دەبەست لە برسانە، شەوگار پارچە قوماشێک لە جیاتی هەموو ڕاخەری نەرمیان بوو کە بە خۆیانا دەئەدا. حەزرەتی فاتیمە لەسەر پارچە پێستێکی بەران حەموو دۆشەک و بەتانی ماڵی فاتیمە خانی کچی پێغەمبەر صلی اللە علیە و سلم کە خێزانی ئیمامی عەلی بۆ پارچە لبادێک بوو کە وەکو پێستی بەران وابوو پێستە بەرانێک بوو کە لە جاریە مشتێک ڕایان دەخست کەچی لەگەڵ ئەوەشدا ئەوەندەیان پێغەمبەری خوا خۆش دەویست کە چاویان بەو نور و ڕووناکیە دەکەوت هەرچی خەم بێ لە دڵیاندا نەدەما ها خۆشویستن زۆر ئەساسە کەسێک هەبێ هێندەت خۆش بوێ قەناعەتت پێ بێ ئەم خۆشەویستە لە دوای خوای پەروەردگار بۆ سەحابەکان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بە چاو دەیان بینی هەموو خەمەکانیان دەڕەوانەوە بۆیە خەمی هەرە گەورەی ئەوان ئەوە بوو کە پرسیاریان لە خۆشەویستی خوا دەکرد توخوا ئەی پێغەمبەری خوا تۆ بڵێ لە قیامەتیشا هەموو ڕۆژێ بە خزمەتت بگەین ئێمە خەمی هیچمان نیە لەم دونیایەدا دوعای هیچیشمان بۆ مەکە بەس تخوا ئەی پێغەمبەری خوا داوات لێ دەکەم اسئلک مرافقتک فی الجنە بەس دەمەوێت لە قیامەتا هاوسێت بم لە چۆن لە دونیادا هەموو ڕۆژێ لە خزمەتتام تخوا ئەی پێغەمبەری خوا کە تۆ چوویتە پلە هەرە بەرزەکانی بەهەشت ئەبێ هەموو ڕۆژێ من چاوم پێت بکەوێ سبحان الله بەهەشتی بەو هەموو خۆشیەوە بەقەدر بینینی پێغەمبەر صلی الله علیه و سلم بەلاوە گرنگ نەبووە ئەمە خۆشەویستی ڕاستەقینەیە پاشان خۆشەویستی ناو خێزانەکەت، خۆشەویستی نیشتیمانەکەت، خۆشەویستی کۆمەڵگاکەت، خۆشەویستی موسڵمانان، پاشان خۆشەویستی هەموو مرۆڤایەتی. وەڵڵاهی ئەم ئیسلامەی ئێمە یەک پارچە ڕەحمەتە. من نازانم ئەوانەی کە لەم دینە حاڵی نەبوون ئەبێ گوناه بن، بەستەزمان بن. ئەینا ئێمە ئەوەی موسڵمانە خۆشمان دەوێ چونکە واجبە خۆشمان بوێ خۆشەویست وای فەرموە صلی اللە علیە وسلم فەرمووی هەر کەسێ خۆشەویستی هەموو ئیماندارانی سەر زەوی لە دڵیا نەبێ ئیمانی نییە هەر کەس ئیمانیشی نەبێ ناچێتە بەهەشتەوە واجبە ئەوەی ئەهلی ئەم قیبلەیە بێ خۆشت بوێ با لەوەش لە بیر و ڕاشدا جیاوازی هەبێ با ئەم سوننەتە ئەو نەیکا و تۆ بیکەی ئەوەی ڕووی کردە ئەم قیبلەی محەممەدە سەڵ سەلەم برا و خوشکی ئیمانیتە ئەبێ هەموو یەکی خۆش بوێ بەبێ جیاوازی پاشان مەسیحێک دەبینی جوولەکەیەک دەبینی ئەبێ ئەویشت خۆش بوێ بۆ خۆ ئەگە براشن نەبێ لە ئیمانە ئامۆزاتە ئەزانی بۆ ئامۆزاتە چونکە پێغەمبەرەکانمان بران ئەی عیسا، ئەی موسا، برای حەزرەتی محەمەد نیە لە پێغەمبەرایەتیدا؟ ئێمە پێغەمبەرەکانمان بران لەگەڵ ئەوانیشا، کەواتە ئێمە بۆ خۆمان لەگەڵیانا ئامۆزاین، دەی ئەوانیشمان خۆش دەوێت ڕێزیان دەگرین. خۆ ئەگەر کابرا مولحید و بێباوەڕیش بوو، هەر خواشی نەناسی، دیسان ڕقێکی شەخسیمان بەرامبەری نیە. هەتا هێرشمان نەکاتە سەر تا نەیەوێ ئەم دینی ئیسلامە هەڵتەکێنێ وەکو ئینسانێک ڕێزی لێ دەگرین ئەی پیامبەر صلی الله لەبەر جەنازەیەک هەڵنەستا وتیان ئەی خۆشەویستی خوا خۆ ئەوە بڕوای بەم دینە پاکە نییە فەرمووی ئەلیست نفسا ئەی مرۆڤ نییە مادام ئینسانە خوا ڕێزی لێ ناوە و ها و هەوای ئەم زەوی و خاکەی لێ نابڕێ ڕزق و ڕۆزیەدا من بۆ ڕقم لێی بێ ئەوە لێی گەڕێ ئەوە قیامەتێک هەیە لەوێدا ئەو پاک و پیسە لێک دەکاتەوە مادام ئەم کافرە هیچ زەرەرێکی بۆ من نییە زەرەرێکی بۆ دینەکەم نییە عەقیدە و بیر و باوەڕی وایە نەعوذ باللە خوا بەو ئاشکراییە نییە خوا دەفەرمێت تۆ مەچۆ بیکوژە لەسەر ئەوە مادام ئەو چەکت بەرامبەر هەڵناگرێ و هێرشت ناکاتە سەر لێی گەڕێ بۆ من بابێتەوە بۆ دیوانی من بۆ قیامەتەکە تۆ دوعای بۆ بکە بڵێ خوا هیدایەتی بدەی وەڵاهی ئەم دینە پڕاو پڕە لە خۆشەویستی یانی ئەوەندەمان خۆشەویستی هەیە ئەگەر دەگەڕێی دڵت شوێنی ڕقی تیا نابێتەوە ڕق نازەین ڕق لە کێ بێ ڕق لە کەسێک نییە لەبەرەوە ئەو کەسانەی دایانەوێ ڕۆژانی خۆشەویستی هەبن وشەی خۆشەویستی مانادار بێ بابێن لە ئیسلام شارەزا بن ئەم جابزان شوێنەکە مێنێتەوە بۆ ڕقوقین بەبێ گومان بەڕێزان نەخێر خۆشەویستیەکی تریش هەیە کە ئێمە بە تایبەت پەنجەی دەخەینە سەر و ئاماژەی پێ دەکەین کە خۆشەویستی ڕەگەزی بەرامبەرە. هیچ نێرێک نیە بێ ئیحتیاج بێ لە مێ، هیچ مێیەک نیە بێ ئیحتیاج بێ لە نێر. وەڵاهی ئەوە هەر لە ناو مرۆڤا وا نیە. وەرە باڵندەیەک باڵندە ئیللا نێر و مێیەکەی دەبێ یەکتر بگرێ. بەخوا درەخت وایە خورمای نێر و مێ لە یەکی نەدەی بەرهەم نادا. هەردووکی وەڕزی پێوە دیارە. گوڵەکان، ئەو گوڵەی کە تۆ دەیبینی لە بەهارا خوا بەهۆی ئەو ڕەشە باو باو و شەماڵەوە سبحان اللە تۆوی نێرەکە هەڵدەگرێ دەیبا لەسەر مێیەکەی دادەنێ ئەم زارەکان دەگەشێتەوە گوڵ دەکا هەمووی نێر و مێی هەیە حتا ئەو هەورەی کە بارانت بۆ دەبارێنێ قورئان دەفەرمێ نێر و مێی هەیە تا هەوری سالم و موجەب لە یەک نەدا باران نابارێتە سەر زەوی ئەویش بارانی ڕەحمەت نابارێنێ حتا نێر و مێیەکەی بە یەک نەگا جا ئەمە ئەگەر هەموو نێر و مێیەکێ بێ بێ مرۆڤ کە ئاوەدانکردنەوەی سەر زەوی پێ سپێراوە خوای پەروەردگار خێزانی بە سوکنا ناو بردووە بە مەوەددە و ڕەحمە لە قورئانا ناوی بردووە ئەبێ زۆر پێویستی بە ڕەگەزی بەرامبەر بێ بەڵام ئەم خۆشەویستیە لە بینی کوڕ و کچەکە ئەبێ چ حەلێکی هەبێ زەواج خێزانداری کە پێغەمبەری خۆشەویست صلی اللە علیە و سلم فەرمووی لم ارا للمتحابین مثل الزواج نەم بینیوە دەرمانی چارەسەری گرفتی خۆشەویستەکان جگە لە زەواجی شەرعی خۆشەویستی خوا نەیفەرموو حەرامە کوڕ و کچێک یەکتریان خۆش بوێ فەرمووی دەرمانەکەی ئەوەیە کە بە یەکیان بگەیەنن ئەو کوڕەی کە کچێکی بە شەرعی خۆش دەوێ با لە دەرگا ناوچێ بیخوازێ ئەو کچەی کەوا بە شەرعی کوڕێکی خۆش دەوێ واللە لە شەرعا مانیعێک نییە بەڵام با دەستی دەستیت پێ نەکا و دەستت پێ گەرم نەکاتەوە لە دواییدا وازت لێ نەهێنێ و وەکوو ئەوە نەبێ کە بڵێ تازە لێت وەڕس بووم با بە زەواجی شەرعی ئەم دوو خۆشەویستە بەیەک بگەن خۆشەویستی ڕاستەقینە ئەوەیە لە دوای زەواجەوە گەشە بکا نەک لە دوای زەواجەوە بپووشێتەوە ئێستا کوڕ و کچەکان لەگەڵ حورمەتم بۆ ئەم برا گەنجانە بۆ ئەو خوشکە بەڕێزانە پێش زەواج چەند ساڵ خۆشەویستییەکە کەچی هەر کە بوو بە دەستگیران و بوو بە حەڵاڵی خۆشەویستیەکە دەپووشێتەوە بەڵام بە عەکسەوە خۆشەویستی ڕاستەقینە ئەوەیە کە چوونە خانەی هاوسەرایەتیەوە ڕۆژ بە ڕۆژ ئەم خۆشەویستیە لێی زیاد بکرێ ئەمجا بنیاتی خۆشەویستی بندرێ بەسەراتێکی زۆر خۆش هەیە بۆ جەنابتانی باس دەکەم کە هیدایەتی پیاوێکی قەشەیدا کابرایەکە بوو قەشە بوو مەسیحی بوو مەسیحی گاور بوو صلیبی لە ملدا بوو ئەم پیاوە بەسەراتی خۆی دەگێڕێتەوە ئەڵێ دەچووم بۆ کڵێساکەم بۆ شوێنی معبد و خواپەرستیەکەم لە ڕێگادا بینیم بیناکەمان درزێکی بچکۆلەی تێدا بوو قۆڕیلە ئەم شەو گەڕانە سەری دەردێنا و محاوەلەی دەکرد بێتە دەرەوە دیارە کونێک هەبووە چۆتە ژوورەوە خۆی تێکردەوەکو هێلانەیەک بەڵام لەو سەرەوە عاسیە بوو نەدەهاتە دەرەوە سبحان الله ئەڵە سەرنجی ڕاکێشام چوم لەو سەرەوە هاتمەوە هەر سەرنجم دا ملە قوتێی بوو بێتە دەرەوە نەیەتوانی بێتە دەرەوە تازە عاسێ بوو بوو نەیەتوانی لەو شوێنەوە بێ کە یەکەم جار چوەتە دەرەوە درزێکی بچووکتری لێ دۆزیەوە سەری لێ شێوا بوو مرۆڤیش وایە مرۆڤیش جاری وا سەر لێ بشێوێ لەم مزگەوتەیە ناتوانی بچیتە دەرەوە ئەویش ئەوەندەی خۆ بەو بلۆکانەدا دابوو لەو کونە بچووکەدا وای لێ هاتبوو ئەو شوێنەی نەئەدۆزیەوە کە یەکەم جار لێ چۆتە ژوورەوە ئەڵێ بەزەیم پێ هاتەوە بڕیارم دا بچم چەکوشێک بێنم و ئەو بلۆکە بشکێنم و ئەو بێزمانە ڕزگار کەم. بەڵام ئەوەی سەرنجی ڕک دام، دوای سێ چوار سەعاتێک کە من گەڕامەوە، بینیم قۆڕیلەیەکی تر مێش و مێش و لەو ئەوانە دەگرێ، بەڵام دێت دەیکاتە دەمی ئەو قۆڕیلەی تریانەوە. سبحان اللە. دەمی بۆ دەکاتەوە ئەم تێیەکە. وتم خوای پەروەردگار پەکی ئا ئەمەشی نەخستووە ئەمە خۆی زۆر بە تموحە شتێک خوا مێشولەیەک شتێک کرمێک خوا کەچی ئەیخاتە دەمی ئەوە چونکە ئەزانێ ئەو سجنە ئەڵێ شەش مانگ من چاوەڕێ ئەوەم کرد وتم هەر کە زانیم زۆر تینی بۆ هاتوو لە گەشەکەوتۆ خێرا بلۆکە ئەشکێنم بەس بزانم ئەمە چی لێ بەسەر دێ شەش مانگی ڕێک ئەوە لەو کونەدا بوو ئەمەی دەرەوە خواردنی دەمیەوە ئەڵێ پاشان بینیم بەیەکەوە جوود بوون ئەو لەو دیەوە و ئەم لەم دیەوە جوود بوونیان لە ئەنجاما ڕوودا بۆم دەرکەوت ئەمانە نێرومێی یەکترن ئەوە خێزانەکەی بووە لە دەرەوە و نێرەکە چۆتە ژوورەوە بەوەش زانیم کاتێک کە بلۆکەکەمان شکاد و هەردووکمان کردنە تەلێکەوە دکتۆرێکم بۆ هێنان پسپۆر لە واری ئاژەڵ ناسیەدا وتی ئەمانە زەواجیان بەیەکەوە کردووە ئەوە نێرە و مێی یەکترن یەعنی ئەو خۆشەویستییە ئەو حەیوانە حەشەرە زیانبەخشەش وازی لە خۆشەویستییەکەی نەهێنا کە بڵێ تازە لە دەستی نەجاتم بوو ئەوە لە سجنایە ئەم خواردنەکەی خۆی دەمی لەگرتەوە شەش مانگ ئەیکرد بە خواردنەکەی دەمی ئەوە ئەڵێ بیرم کردەوە ئەمە ئاژەڵەکان وان حەشەراتەکان وان ئەبێ لە مرۆڤا خۆشەویستی ئاوا هەبێ گەڕام لە ژیانی حەزەتی عیسادا بەڵام تەریق بوومەوە چونکە عیسا خۆ خێزانی نییە سبحان الله کە خوا ویستی هیدایەتی یەکێک بدا باشە لەناو مرۆڤەکانە کەس هەیە ئەوە وەفادار بێ بۆ هاوسەرەکەی دەی من عیساییم من مەسیحم با بگەڕێم پێغەمبەرەکەم چۆن بووە ئەڵێ یەکسەر شەرمەزار بوو چونکە حەزەتی عیسا کاتێ بەرز کرا بۆ ئاسمان هێستا خێزانداری نەکردبوو دەی خۆ خێزانی نەبوو بزانم عیسا لەگەڵ خێزانەکانی چ خۆشەویستێکی هەبووە لەبەرەوە وتم با لە پێغەمبەرانە بگەڕێم هەرچی گەڕام شتێکی وام بەو شێوەیە نەدۆزیەوە تا ژیاننامەی پێغەمبەری ئیسلام خوێندەوە صلی الله علیه وسلم گەڕام ئەو حەدیسەم بەرچاوکەوت ئەو بەسەرهاتەی کە دەفەرمێ خۆشەویست لە ماڵەوە دانیشتبوو دەنگێک لە دەرگایدا وتی سەلامی خواتان لەسەر بێ ڕوخسەت هەیە بێمە ژوورەوە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی بێدەنگ بن دەنگی خەدیجە دێ دەنگی خەدیجە دێ دوای حەوت ساڵ لە مردنی خێزانێک هێشتا دەنگی ژن خوشکەکەشی پێ خۆشە چونکە لە دەنگی خەدیجە خان دەچێ ئەڵێ وتم ئەو خۆشەویستیە ڕاستەقینە بەس لە پێغەمبەری ئیسلامدا هەیە یەکسەر شایەتمانی هێنا و وتم ئەشهەد ئەن لا ئیلە ئیلا اللە و ئەشهەد ئەن محەممەدا ڕەسول اللە مسڵمان بوو فەزڵ بۆ خوای پەروەردگار خۆشەویستی خوا خێزانەکانی وا خۆش دەویستن کاتێک کە دەچوە ماڵەوە سەیری بکردایە یەکێکیان ڕووی تاڵ بووە، دڵی تەنگ بووە، بە ڕوخساریەوە دیارە، پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم دەستی دەخستە سەر شانی دەیفەرموو، مژدەت لێ بێت تۆ لە بەهەشتیشا هاوسەری منی. یەعنی لە جیاتی بڵێ بۆ وا دڵتەنگی و چی قەوماوە و نانمان نییە، خۆشەویستی خوا ئەمانە هیچی نەدەوت. خۆشەویستی ڕاستەقینە دەبێ ئاوا بێ. ئەستی دەخستە سەر شانی هاوسەرەکەی و دەیفەرموو، تۆ لە قیامەتیشا ان شاء اللە هاوسەری منی. دوو مژدەی ئەدایە مژدەی یەکەم یەعنی تۆ ئەهلی بەهەشتی دووەم مژدەی ئەوەی دڵنیابە ڕۆژێ من و تۆ لێک جیا نابینەوە چونکە لە بەهەشتیشا ژن و مێرد دەبینەوە جارێکی تر یەکسەر ئەو ئافرەتە دەم و چاوی دەکرایەوە هەموو خەمەکانی دەڕەوایەوە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ڕەمزێک بۆ خۆشەویستی پاک و خاوێن کاتێک کە لە شەڕی بەدرا دیلەکان گیران جەنابتان لە سیرەدا خوێندوتانەتەوە فەرمووی هەر کەسێ خوێندەواری هەبێ با دە مناڵی موسڵمانان فێری خوێندن و نووسینکا و ئازاد بێ ئەوەی خوێندەواری نەبێ ئەبێ پارەیەک دانێ پارەیەک دانێ بۆ ئەو مامۆستایانەی کە مناڵان فێری خوێندەواری ئەکەن هەر کەسە لەلایەن کەسوکاری خۆیەوە پارەیەک و دیاریە کات کە دیلەکە ئازاد بکرێ دیلە کافرەکە یەکێ لەو دیلانە زاواکەی پێغەمبەرە صلی الله علیه وسلم هاتووە شەڕ لەگەڵ پێغەمبەری خوادا بکا صلی الله علیه وسلم ئەبولعاس مێردی زەینەبە خاتوو زەینەبەی کچی پێغەمبەر صلی اللە علیه و سلم بە دیل گیراوە کاتێ زەینەبە زانی مێردەکەی بە جیل گیراوە پرێسکەیەکی پێچایەوە پارچە قوماشێکی بچکۆلە و ناردی بۆ خزمەت پێغەمبەر صلی اللە علیه و سلم سەحابەکان کە وەریان گرت وتیان ئەمە چییە وتیان خزمێکی هاتبوو وتی ئەوە دیاری زەینەبە خاتوونە بۆ ئەوەی ئەبولعاسی مێردی ئازاد بکەن وتیان بابە جاخۆمە چی ئەم پارچە قوماشە وتی بەخوا بن نازام وتێتی تەسلیم بە باوکم میکەن و تخوا هاوسەرەکەم بۆ بەردەن پێغەمبەر صلی الله فەرمو ئەمە مێردەکەی کافرە لە ملی دەن ئەم جوابی کچەکە مەدەنەوە چۆن بەدیان مێردێکی کافرەوە دانیشێ خۆشەویستی خوا ئەیزانی ئەم دوانە یەکتریان خۆش دەوێ بە ڕەفتارە جوانەکانی کارێکی وای کرد زاواکەی مسلمان بێ دەفەرمێ لەو کاتەدا کە کردیانەوە ملیوانکەیەکی تێدا بوو کاتی خۆی خاتوو خەدیجە لە شەوی بووکێنیدا کردبوویە ملی زەینەبەوە زەینەبە ئەیزانی باوکی چەند دایکی خۆش دەوێت، کچە چاوی بەم لیوانکە بکەوێت خۆی بۆ ڕاناگیرێ و لە هەموو سەروەتی دنیا بەلاوە بەنرخترە. بەڵام ئەم قائیدە گەورەیەش تەماشاکەن، قائیدی هەموو لەشکری موسڵمانانە، سەرۆکی دەوڵەتی مەدینەیە، هەرچی بفەرمێ ڕەتبوونەوەی نییە، بەڵام ئەمە بواری جەنگە، ئەوە کەسانەی لەو جەنگەدا بەشداریان کردووە مافی بڕیاردانیان هەیە، شورای بە سەحابە کرد و فەرمووی، ئەم ملیوانکەیە ملیوانکە و دیاری خاتوو خەدیجەی خێزانمە ڕەحمت لە گۆڕی بێ، لە شەوی بووکێنی زەینەبە خاتوونی کچما کردیە ملیەوە، ئێستا زەینەبە لە مەککەوە بە دیاری ناردوویەتی بۆ ئەوەی کەوا ئەبولعاسی پێ ئازاد کەین، ئێوە ئامادەن لە جیاتی ئەم ملیوانکەیە ئازادی کەن؟ سبحان اللە لەو خۆشەویستیە دوای ئەو هەموو ساڵە وەفاتە لە جەنگا گیراوە کەسەکە هاتۆ بۆ دوژمنایەتی بەڵام خۆشەویستی خەدیجە هەمووی لە ناو دەبا ئەمەیە خۆشەویستی خۆشەویستی نێوان هاوسەرەکان واللهی ئەمڕۆ زەرورە ئێمە جارشکە زیندوو بکرێتەوە زیندوش دەبێتەوە ئەم بەسەرهاتانە ئەم خزمەت پیاغەمبەر صلی الله علیه و سلم ئەوەی بەدڵ بەس بەدڵ دڵی بۆ بکەوە دڵت ڕووناک دەکاتەوە سنگت گوشاد دەکات من هەر لێرەوە، هەر لەو مینبەرەوە، لە ڕێی ئەو شریتانەوە کە بڵاو دەبێتەوە لە پێناوی خوادا، دەستخۆشی لەو پیاوە بەڕێزە دەکەم، کاتێک کە هات، جومعەی ڕابردوومان لەسەر خۆشەویستی خوێندەوە، خوشکێکی ئازیز تەلەفۆنی بۆ کردم، خوشکێک و دایکێکی بەڕێز، وتی وەڵڵاهی زۆر محاولەم کردووە تا ئەو ژمارە تەلەفۆنەم دەست کەوتووە، تەنها بۆ یەک شتیش تەلەفۆنم کردووە، وتم فەرموو دادەی من، خوشکەکەم، وتی وەڵڵاهی من هاوسەردارم، مێردەکەم پیاوێکی زۆر خراپ سێ کچم بەشووداوە کوڕێکیشم هەیە تازە ژنم بۆ مارە کردووە هێشتا نەیگواستۆتەوە لە تەمەنی هاوسەرایەتیمان ئەو پیاوە دوو قسەی خۆشی لەگەڵ ئێمە نەکرد لەگەڵ من و ئەو کچە ئەو ماڵەدا وەڵاهی ژیانمان جەهەنەمی بوو بەڵام لەبەر حرمەتی خۆم ماڵم بەجێ نەهێشت و مناڵەکانم سەرگەردان نەکرد کاسبکاری بازاڕ و دوکانێکی هەیە ئەو نیوەڕۆیە هاتەوە ئەو وتارە شەممە لێدرابوو. شەممە نیۆڕۆکەی هاتەوە هەندێ میوەی جوانیشی بۆ هێنابووینەوە. پێم سەیر بوو کەم نیۆڕۆ نەهاتۆتەوە. بەڵام هاتەوە بە ڕوێکی خۆش، بە زەردەخەنەوە دەستی خستە سەر ملم و وتی توخوا ئافرەت لە پێناوی خوادا گەردنم ئازاکە. وتم چی بووە؟ خۆ هیچ نەقەوماوە. ترسێکم هەبوو کەسێکمان گیانی لەدەست دابێ. وتی نەوەڵڵا ئێستا لە لە دووکانەکەما گوێم لە ڕادیۆیەک بوو وتارێکی لەسەر خۆشەویستی خوێندەوە. بەڕاستی من هەڵە بووم بەرامبەر بە ئێوە. بەڕاستی ئەترسم پێغەمبەری خوا لێم عاجز بێ. من وام زانی ڕەمزی پیاوەتی ڕەقیە بەرامبەر بە ژن و مناڵ بەس وەڵڵای پێغەمبەرەکەمان وا نەبووە مانگی مەولوودە مەولوودی من ئەوە بێ کە ئێوە گەردنم ئازا کەن و ژیانێکی نوێم لەگەڵا دەست پێ بکەن دەڵێ منیش وتم هەزار ڕەحمەتی خوا لێ بێ ئەو کەسەش کە ئەو قسە خێرەی خستۆتە دڵی تۆوە گەردنت ئازا بێ و با لاپەڕەیەکی سپی دەست پێ بکەین هێشتا درەنگ نەبووە وتی، دەی دەستمان پێکرد، نانێکمان خوارد، لە مسافەی سی ساڵ تەمەنمان ئەوە یەکەم نانی خۆشی بوو لەو ماڵەدا بخورێ. ئیشاڵڵا من هەر لێرەوە چاوی ماچ دەکەم، دەستخۆشی لەو کەسانە دەکەین کە دین لەبێ ئاوا وەربگیرێ. بە ئیزنی خوا ئەو دڵە نوورێک ئەچێتە ناوێوە. وتی، تەلەفۆنم بۆ کچەکانم کرد، وەڵڵاهی بڕوایان نەدەکرد لە خۆشییانە کە ئەو باوکە لڕەکەی جاران گۆڕاوە، ژیانێکی بەختەوەری دەستی پێکرد. پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم ئەوە پێغەمبەرەکەمانە مەولودی پێغەمبەر صلی اللە علیە و سلم یەعنی بە قسەکردنی پێغەمبەر صلی اللە علیە و سلم یەعنی بزانیت پێغەمبەری خوا لەگەڵ خێزانەکانی چۆن بووە زۆر پیاو هەیە پێی عەیبە هەر لە خێزانی نزیک بێتەوە بەتایبەت لەناو کۆمەڵگادا بەڵام بەو شێوەیە نیە دینەکەی ئێمە ئەزانن کاتێ پێغەمبەری خوا صلی سەلم لە ئەشکەوتی حرا هاتەوە لە زۆر کتێبا ئەمە هەیە ئەفەرمێ ترسابوو دەلەرزی فەرمووی ئەترسم تووشی شتێک بم خاتوو خەدیجە فەرمووی وەرە وەرە ڕاکشێ لە ڕیواتێکا ئەفەرمێ ڕانی خۆی بۆ ڕاخست و پێغەمبەری خوا صلی سەلم سەری خستە سەر ڕانی خاتوو خەدیجە لەو کاتەدا پێغەمبەری خوا صلی سەلم فەرمووی شتەکە ئەبینم ئەوەی کلاشکەوتەکە ئەبینم شتێکم بینی خاتوو خەدیجە فەرمووی نادڵنیا بە قەت خوای گەورە تۆ تووشی هیچ بەڵایەک ناکات چونکە تۆ خاوەن بەزەیی چونکە تۆ چاکەکاری چونکە تۆ ڕەحم و سۆزت هەیە ئا لەوێ لە پێ حەزا سەلام قۆقرەی گرت یەکەم سەرەتای ئەم وەحیە لەسەر باوەشی ژنێک هاتە خوارەوە ئەی کۆتایی ژیانی پیانە سا سەلام لە کوێ کۆتایی هات لەناو وەزیر و گزیرەکانیدا لەناو کۆشکی وەزارەتدا نەخێر لەو ژوورە بچکۆلەدا کە ئێستا خۆشەویستی خواتیا دەفن کراوە پێغەمبەری خوا تفەکەی مژی ئەوەندەی پێ خۆش بوو دوا خۆراکێک کە چوە دەمی خۆشەویستەوە تفی خێزانەکەی خۆی بوو و پاشان دەفەرمێ وەڵڵاهی پێغەمبەری خوا صلی سەلەم ئاخر جار کە فەرمووی بەلی ڕەفیق الأعلی خوا دەمەوێ بێمەوە بۆ دۆستانی سەر و ئەم سەر زەوێ بەجێ بێڵم و بگەمەوە بەلی قات ئەو کاتە خۆشەویستی خوا سەری لە نێوانی هەردوو مانکما بوو لەسەر سنگم سبحان اللە ئەوە پێغەمبەری ئێمەیە چ پیاوێک وەرە ئەی ئەو کەسانەی کەوا سەرکردەی جیهانین بۆم ببیستنەوە ببینەوە بشبیسترێ لەمەو دوا کەسێک دوا لە حەزاتی ژیانی لەسەر نێوانی هەردوو مەمکی خێزانەکەیدا ڕوحی دەرچوو بێ نەخێر بەڵام پێغەمبەر صلی الله علیه و سلم یەک پارچە خۆشەویستی بوو لەگەڵ سەرجەم خێزانە بەڕێزەکانیدا لەناو ئیمانداراندا خۆشەویستی ڕاستەقینە هەبوو ئەم نوری خۆشەویستی پێغەمبەرە چوە هەر خێزانێکەوە خۆشەویستیە دروست دەبێ ئەمە هەر بۆ پێغەمبەر صلی الله علیه و سلم نییە بۆ ئومەتەکەیەتی معاوەی کچی عەبدوڵڵا ڕەزا و ڕەحمەتی خوا لێ بێ ئافرەتێکی عابیدەی زۆر خواناس و ساڵحە بووە گەلێک کەس داهاتنە خواست بێنی شووی نەکرد فەرمووی دەبێ پیاوێک بدۆزمەوە لە ئیماندا کامڵ بێ بە تەقدیری خۆم تا واسیلی کوڕی ئەشەم چۆ خواست بێنی زۆر پیاوێکی زانا و خواناس و دیندار بوو زۆر پیاوێکی ڕاستگۆ و بە ئەدەب بوو ئەم معازەی کچی عەبدوڵڵایە شووی پێ کرد. لە کاتی مارەکردنا عادەتەن دەپرسرێ مارەیی چیت دەوێ و چیت داواکارە؟ وتی دوو مەرجم هەیە. شووی پێ دەکەم بەس بە دوو مەرج. قەسرەکەی وا بێ، قەمەرەکەی وا بێ، ئاڵتوونەکەی وا بێ. نەخێر. با بزانین ئەو دوو مەرجە چییە ڕەمزی خۆشەویستی؟ وتی بە دوو مەرج. یەکەمیان هەر وەختێ شەو خەبەرت بۆوە لە پێش منا بۆ شەو نوێژ گەردنت ئازا نەبێ ئەگە هەڵبنەستێنی. ئەگەر من خەبەرم بۆوە پێشتر بۆ شەو نوێژی ئەو شەوە تۆ هەڵدەستێنم نەوەی تازە بوو کە و خۆشم دەوێ و بەتانیەکەم پێیادەیتەوە گەردنت ئازا نەبێ ئەگەر لە پێش منەوە هەستای بۆ شەو نوێژ هەڵم نەستێنی مەرجی دووەمیان هەردووکمان دەچین بۆ غەزا تو ئەو خوایە ئەگەر تۆ لە پێش منا شەهید کرایی شەهید شەفاعەت بۆ زیندوان دەکا لە دوای خۆی لە قیامەتا شەفاعەتم بۆ بکەی بەس ئەو دوو مەرجەمان هەیە بۆی لێش هاوسەری یەکتر بین نەوەکو من ئەهلی ئەوە نەبم کە قبوڵی بەهەش بم وتی قبوڵمە لەسەر ئەو دووم ئەوە مارە یەکەی بوو ئەهلی شەونوێژ بن بەیەکەوە دووەمیان هەر کامیان شەید بوو پێشتر شەفاعەت بۆ ویتر بکا دوای حەوت ساڵ لە هاوسەرگیری ئەم مێردەی واسلی کوڕی ئەشسەم لە غەزادا شەهید بوو جەنازەکەی نێژرا و ئەفەرمێ ماوەیەکی پێش و سێ ساڵیش دوای ئەوە ئەم ئافرەتە بە تەنیا مایەوە بەردەوام زیکری خوای دەکرد و قورئانی دەور دەکردەوانێ و یادی پەروەردگاری دەکرد بەشداری غەزاکانی دەکرد و خزمەتی موجاهیدانی دەکرد ئەفەرمێن نەخۆش کەوت زۆر سەرما لێی دابوو لە غەزایەکە بە نەخۆشی هێنایانەوە بۆ ماڵەوە لەو کاتەدا کە خەڵکی بە دەورەوە بوون کەسوکار ئەفەرمێ بەلای چەپا ئاوڕێکی دایەوە گریا بەلای ڕاستا پێچی کردەوە ڕوانیە دەرگاکە و زەردەخەنەیەکی کرد وتیان تخوا بۆچی وات کرد فەرمووی لێی گەڕێن وتیان تخوا بۆچی وات کرد با بزانین وتی کە ئاوا ئاوڕم دایەوە جێ شەو نوێژەکەم بینی زۆر ساڵە ئەو شوێنە شەو نوێژی لێ دەکرێت بە مردنم کۆتایی پێدێ حەیف ئەو شوێنە غەریبیم دەکا بۆی گریام بۆ شوێنەکە گریام وەڵای کە ئاوڕم دایەوە ڕوحی هاوسەرەکەم بینی کە هاتەوە هاتەوە و پێشوازیم لێ دەکا ئەفەمە وتی وا هاتم و بەجێم مێڵە ئاوا کەوت بە ڕوودا و ڕوحی دەرچوو بەیەکەوە شەفاعەتی بۆ ئەکەم لە قیامەتە ئەگە من پێش تۆ شەهید بووم ئەم خۆشەویستیە لە دنیایەکە نییە کە خەیاڵات بێ لە واقیع بەرجەستە دەبێ خۆشەویستانم، خۆشەویستی ڕاستەقینە ئەوەیە لە کردارا بیسەلمێنی بۆ هاوسەری ژیانت. شێخ محەمەد حەسەن، خوای پەروەردگار تەمەنی پڕ بەرەکەت و عیلم و زانیاری زیاتر بکات کە ئێستا الحمدللە لە ژیاندایە، ئەفەرمێ، وەڵڵایی پیاوێکی دراوسێ و ناسیاو و هاوپۆلم کە لە خوێندنیشا بەیەکەوە بووین، زۆر کچێکی خۆشدەویست دوای چەند محاولە بەو کچە گەیشت و کچەکەیان دایە و بوو بە هاوسەری یەک سبحان اللە شەش مانگ حەو مانگی لا نەبوو کچەکە تووشی نەخۆشیەکی زۆر خراپ بوو وەڵایی شانزە ساڵە لە خەستەخانەیە ئەو ئافرەتە شانزە ساڵ لەژێر چاودێری پزیشکا نابێت دەرچێ ئەبێت دەرزیەکانی لە خەستخانەکە لێدرێ شانزە ساڵیشە نامرێ سبحان اللە کە خوا ڕۆحت دەرنەکا شانزە ساڵە ئەو ئافرەتە نەهاتۆتەوە ماڵەکەی خۆی وەڵڵای هەموو ئەو تەمەنە ئەو پیاوە نانی بەیانی لەگەڵا دەخوا لە خەستەخانە و نانی ئێوارەشی لەگەڵا دەخوا چونکە نیوەڕۆ بۆی ناکرێت لەبەر کەسابەتەکەی و ئیشی هەیە لە مەعمەلەکە و لە کارگەکەیدا زۆر جار لە مەسافەی ئەو شانزە ساڵەیە ژنەکەی پێوتۆ توخوا بڕۆ هاوسەرگیری تر بکە توخوا ژنی تر بێنە وتوێتی قەسەم بە گەورەی خوا ئەو قسانەی کە لە کاتێکا دەمانویست بۆ یەک بووین وعدم پێ دەدای دەمگوت قەت نابێ کەسێ بێتە نێوانی من و تۆوە ئەبێ بە کردار نیشانت دەم چەندم تۆ خۆش دەوێ تخوا هاوسەرانی خۆشەویست ئاوان هیوایە دە ڕۆژ ژنەکەی خۆ ناخۆش بێ پەنا بەخوا یەکسەر بیر لە هاوسەرێکی تر دەکاتەوە شانزە ساڵە ئیتر نازانم دوای ئەوەش چەندی کە ژیاوە ئەو پیاوە لەو ئافرەتە بێزار نەبووە لەناو کوردەواریشمانە الحمدللە ئەوە زۆرە میلەتی کورد میلەتی خۆشەویستیە پیاوێک هەبووە ناوی حاجی تۆفیق بۆ خێزانەکەی ناوی پورە مینا بووە ئەو حاجی تۆفیقە لە کتێبا نوسراوەتەوە ئەڵێ وەڵای شەست و چوار ساڵە ژن و مێردین تا ئێستا بە عاجزی نەچوینە ناو جێگاوە تا ئێستا ژەمە خواردنێکمان بەسەرا نەهاتوە لە یەک عاجز بین عاجزیمان بووە وەکو هەموو ژن و مێردێک بەڵام کە چوومە سەر سفرەکە گوتمە تخوا مینا گەردنت ئازانە بێ با نانەکەم بەدڵەوە بنووسێ تخوا وەرە گاش بینەوە با نانەکەمان بەیەک بخۆن کوڕێتی وای حاجی بەسەر چاو واللە نابێ نانەکە بە عاجزی بخورێ با بەرەکەتی سفرەکەمان نەڕوا وەڵایی ژعازیمان ئێوارە بووە شەو کە چووینە سەر جێگای خەوتن نەمان هێشت و عازیەکەمان پێوە دیار بێ شەست و چوار ساڵ تەمەن دەی باشە بۆ گەنجانمان لەوانەوە فێری خۆشەویستی نەبن پیاوێکی ئەو باڵخەیە پیاوێکی باڵخەیی لە کێشەیەکی کۆمەڵایەتیدا تێوە دەگلێ ئەڵێن حاکم ئەڵێ سوێند بخوا ئەڵێ وەڵا سوێن دەخۆم بەو قڕانە ئاگام لێ نییە عیلم و خەبەرم بەو تاوانە نییە دواتر کەسوکاری ئەو خاوەن کێشە ئەڵێن نەخێر ئەبێت تەڵاق بخوا حاکم ئەڵێ لە لایەنی قانونیەوە کەس تەڵاق نادرێ هەر سوێن دەدرێ ئێوە شایتان نییە ئەچنە دەرەوە و ئەڵێن تەڵاق بخۆ ئەڵێ وەڵڵای خۆ من بێتاوانم بەڵام بەو خوایە قەت تەڵاق ناخۆم پیاوێکی بەڕێزی وەکو جەنابتان ڵێ جا فڵان کەس مام حاجی بۆ تەڵاق ناخۆی خۆ تۆ پانزە ساڵە ژنەکەت مردووە ئێستا ژنیشت نەهێناوەتەوە لە خۆشەویستی ئەو دەڵێ دەی من هەر لە خۆشەویستی خێزانەکەمە کە تەڵاق ناخۆم نەوەک لە قەبرەکەیا عاجز بێ سبحان الله لە قەبرەکەیا نەوەکو گوێی لێبێ کە من تەڵاقم بەدەما هاتووە لە خۆشەویستیەکەمان کەم بێتەوە پانزە ساڵە ژنەکەی مردووە ئامادە نیم تەڵاق بخۆم ئەمە حەیف نیە ئینسان لەوانەوە فێری خۆشەویستی نەبێ حەیف نیە گەنج و لاوەکانمان کاکە قەیچەکە عاززی شت دەبێ ژیان وایە بەڵام هەر لە بچووکترین عاززە مەیگەێنە تەفرەقەی خێزانی پێشینانی ئێمە حاجی عەلیەک دانیشتوی سلێمانی بووە کاتی خۆی خەڵکی مەریوانی کوردستانی ڕۆژهەڵات بووە لە شاری مەریوان لەگەڵ ئافرەتێکا زەواج دەکا کە دراوسێ و ناسیاو و خزمی یەکتر دەبن دوای قەدەری خوای پەروەردگار دوای ساڵێک پێش ئەوەی مناڵیان بێ عاجز دەبن بەڵام تەڵاقی نادا نە ئەم داوای تەڵاق دەکا و نە ئەو تەڵاقی ئەدا ئەو ئەچێتەوە ماڵی باوک و براکانی خۆی حاجیش کوردستانی ئێران بەجێ دێڵێ و دێ بەرەو سلێمانی نیشتەجێ دەبێ لەوێ ژن دێنێ دوکان دادەنێ دەوڵەمەند دەبێ دوای چل و شەش ساڵ لەم هاوسەرایەتیە خێزانی دووەمی دەمرێ مامۆستایەک بەناوی مامۆستا مەلا مەحمود لە سلێمانی پێڵە حاجی خۆ خێزانەکەی یەکەمە ها چل و شەش ساڵ لەمەوبەر لە شاری مەریوان من سەردانی ئەو شارەم کردو هەر ماوە بۆ نایی بیهێنمەوە خۆ نە تەڵاقت داوە نە بەو شێوەیە لێک جیابوونەوە نە وشەیەکت بەدەما هاتووە ئەڵێ وەڵادی مامۆستا گەر ڕازی بێ بەڵام باوەڕ ناکەم ڕازی بێ مامۆستا لێرە دوو مامۆستای ترە باوەچنە شاری مەریوان و قسە لەگەڵ ئافرەتەکە دەکەن ئەویش ڕازی دەبێ دوای چل و شەش ساڵ دایانهێنە دەیهێن بۆ سلێمانی دەبنەوە ژن و مێردی یەکتر ئەڵێ ئەوەندە یەکتریان خۆش دەویست ئەتگوت تازە یەکتریان ناسیوە بەڵام سێ ساڵ مەخابن بەیەکەوە دەبن دوای سێ ساڵەکە حاج ژنەکە ئەمرێ ئەڵێ ئەو حاجی عەلیە ئەوەندەی بۆ گریاوە لەو کتێبەیان نووسراوە وتوێتی وەڵڵاهی وازانم کەسێکی خۆشەویستم نەماوە لەم سەر زەویەدا قەیچەکان خێزانەکان ئافرەتی وا ساڵەکە تۆراوە دەی لەم بەرنامانەدا لەم وتارانەدا بۆ پەیمانی ئاشبوونەوە نابەستن بڵێ با وەکو ئەو مام حاجیە دوای چل و شەش ساڵ دابڕان چل و شەش ساڵ یەک تەمەنی مرۆڤ ئەو لاپەڕەیە با بدڕێنین ئەو ڕەشیە ئەگەر سێ ساڵ بە خۆشی بژی قەرەبووی ئەو ناخۆشیانە دەکەیتەوە ئەمڕۆ هەرچی عاززی بوو باوەڕتان بە یەک گوشەی بچووک یەک تەلەفۆنێک خێزانەکە لێک هەڵدەوەشێ خێرا ڕاکە مەحکەمە و تەڵاق و نابێ کۆتایی پێ بێ نەخێر با بۆ خۆیان با لە ڕێی کەسێکی ئیسلاح خوازەوە لە ڕێی حاکمێکی دادپەروەرەوە بە یەک بگەنەوە ئەمە خۆشەویستیانە ئازیزانم مسلمانانی بەڕێز پەیوەندی بەوەوە نییە بە ناو و ناوبانگ، جوانی، خوێندەواری، شاری، لادێیی، تەمەنی کەم، تەمەنی زۆر، نە بەخوا بەوە نییە، بە خواناسییە و بە دڵی پاکە. سی و سێ ساڵ لەمەوبەر، ڕێک سی و سێ ساڵ لەمەوبەر، ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ، زۆربەی ئازیزان و خۆشەویستانی ئەم مەجلیسە و ئەم خوتبەیە بە بیریان دێ، محەممەد ڕەزا شای پەهلەوی شای ئێران دەربەدەر کرا، وابوو ئەوەندە بوغڕابوو بوو هێزی ساواک دەزگا ئەمنیە سەرکوتکەرەکانی محمد ڕەزا شای پەهلەوی لە هەموو دنیادا شتی وا نەبووە ئەو هێزە ساواکەی کە ئێران هەیبووە برا لە لای برا ژن و مێرد نەیتوانیوە قسە لە لای یەکتر بکات چونکە وتێتی نەوەک ساواک گوێی لێبێ ڕەگمان دەردێنێت چاوی مرۆڤیان بە دڕێ لەم سەلەی داوە تازە دڕێ لەو زەمەنە پەیدا بوو لەو سەل لە پشتە سەرەوە دەریان هێناوە ئەوەندە جورمەکانی بە توندوتیژی بەسەر دەنووات بەڵام دوای ئەوەی کە سی و حەوت ساڵ و سەد و سی و هەشت ڕۆژ لەسەر حوکم بوو، دوای سی و حەوت ساڵ و سەد و سی و هەشت ڕۆژ حوکمڕانی ئێران، ئەو پیرەمێردە لێهاتەوە، ئەگەر ئینسان ویستی خوای پەروەردگار خەجاڵەتی کا، هیچ هێزێک نییە بتوانێت بتپارێزێت. وەڵڵاهی با کاربەدەستان درز لەمانە وەرگرن ئەوە هەر سی و سێ ساڵ تەمەنێکی زۆر نییە ئەم پیاوە بەس بە چەپڵە دەریان پەڕان لە ئێرانە ئاخر ڕیشسپێکی وەکو خومەینی هیچی پێ نەدەکرا خۆ بەس خوای گەورە ئەمەی پیاوەی هێنایەوە ئەمەی پێلابەر هەرچی گەنج و لاوی ئەو وڵاتە بوتی نامانەوی بە تارە هاوار دەکرد چیتان دەوێ لەوە زیاتر عەرەقخانە قومارخانە تریاک کێشان ڕووتی ئافرەت ئەوەی خوا پێی ناخۆشە بۆم حەڵاڵکردن بۆ لێم ڕازی نابن وتیان نامانەوی تەواو نامانەوی یەخوا میللەت بە یەکێ نەڵێ نامانەوی کە وتی ئیڕحەل بڕۆ تازە ئەبێ بڕۆی دادن نادا ڕەزا شایان حەمە ڕەزا شایان دەرپەڕاند وەختی بەهار بوو سێ مانگ لەوە پێش ڕئیسی ئەو کاتەی ئەمریکا بە خۆی بە ژنەکەەوە میوانی ئەو بوو لە تاران لە باخی فەرحە بە ناوی ژنەکەیەوە شا فەرحەوە ناوی نابوو لەو باخەدا بە یەکەوە بوون ئەوەندە پشتی بەو ئەمریکای ئەو کاتە قایم بوو وتی ئەمریکا لە پشتم دەبێ داوای یارمەتی لێکرد ئەمریکا وتی شەعبی خۆت نەیەوی هەر نامەوی وتی بابە بە میوانداری قبوڵم کە سێ مانگ لەمەو پێش تۆ لە هەموو دنیا هاتی سەری جەژنی سەری ساڵ یەکی یەکرد لە لای من کرد لە ئێران وتی بە میوانداریش ناوێ بێیتە خاکی ئەمریکاوە. بە میوانداریش قبوڵیان نەکرد. داوای لە فەرەنسا کرد، داوای لە ئیسپانیا کرد، یەک وڵات وەری نەگرت. داوای لە ڕووسیا کرد، وتیان مەیە. میسر کابرایەک هەبوو لەو پیستر ئەنوەر ساداتی ئەو زەمەنە، ئەو لە ڕەزا شا پیستر بوو، حەمە ڕەزا شا. ئەو وتی وەرە دەڵە تەیری گول عاقل عاشق بە داری ژەق نەمووتە. ئەو وتی وەرە بۆ ئێرە. ڕۆیشت بۆ ئەوێ و ماڵ و منداڵەکەشی بە تارە فڕین بۆ ئەڵمانیا. ئەم پیاوە غەدارە بە زەلیلی و بە کەساسی مرد مرد دوای یەک ساڵ من لە هەزار و نۆ سەد و هەشتا دا حەمە ڕەزا شام لە میسر مرد یەک کەس قبوڵی نەدەکرد لە گۆڕستانەکەی ئەو بنێژرێت لە مزگەوتێکی شاری قاهیرە ناشتیان لە حەوشەی مزگەوتێکە ئێستا جەنازەکەی نێژراوە سبحان اللە ئەو مزگەوتەی ئەو دژایەتی دەکرد ئەو خوای دەگوت من شاهەنشام نعوذ باللە وەک خواوام یەک خاکی ئەم سەر زەوی خوا لێ حەرام کرد لە حەوشەی مزگەوتێک هات جەنازەکەی نێژرا ئێستا لە قاهیرەیە ئەی بزانین ژنەکەی چی لێ هات ئەو ژنەی کە فەرەحشا دەیانگوت خوێندەوارە و زمانزانە و خانمی یەکەمی هەموو ئێران شاژن کە چوو بۆ ئەڵمانیا حەمەڕەزاشا تەلەفۆنی بۆ کرد وتی وەرە بەیەکەوە ئەم یەک دوو ساڵی ژیانی هاوسەری وتی ئیشم پێت نەما پیاوی خوێڕی وەکو تۆ حەیفە هاوسەری هەبێ بۆ دەستم نەدەکردەوە بۆ شەڕم نەکرد بۆ هەڵات یەی بێ غیرەت من شوم کرد بە کابرایەکی ئەڵمانی وتی خۆ من تەڵاقم نەدای وتی تەڵاقی ناوێ ئەو لەوێ شووی کردەوە سەیری خوای پەروەردگار ئەمانەی چۆن کردن بە عیبرەت خۆشەویستیەک حەفتا ملیۆن دۆلاری پێ بوو شاژن فەڕح لە ئێرانە خەڵک بۆ یەک تمەن و بۆ یەک قڕان لە حەوا هەڵدەچوو بۆ مستێن نەوەد کاروانی دەکرد شاژن حەفتا ملیۆن دۆلاری ساڵی حەفتا و نۆی لەگەڵ خۆی بربووە ئەڵمانیا لەوێ کابراش پارەکەی هەموو خوا لەگەڵیا ئەو کۆی کردبۆوە بە دزی میلەت ئەو لەوێ خواردی. وەڵاهی ئەوەی کە لەسەر پارە و پوڵ بێ ئەوەی شوو بە مەسول و کوڕە مەسولێک بکا لەبەر دەوڵەمەندیەکەی نە ئەو بزانێ ئەم کچە خۆشی دەوێ نە ئەویش بزانێ ئەم کچە وەفای بۆی دەبێ کوڕە هەر کوڕە فەقیرەکە باشترە کە لەبەر خوا یەکتری خۆش دەوێ کە لەبەر دایان پاکی و بە ئەخلاقی لەم ڕۆژەدا حەق وایە ئەو بەسەراتی حەمە ڕەزا شای ئێران ببێتە عیبرەت بۆ هەموو کاربەدەستان کوڕە ڕۆژێ خێزانەکەت بەجێت دێڵە وەفای بۆ نابێ یاخوا هیچ هێزێک هیچ دەسەڵاتێک هیچ کاربەدەستێک هیچ کەسێ میللەت لێی بەدەنگ نەیا میللەت چەپڵەی بۆ لێنەدا بۆ ڕۆیشتنی چەپڵەی بۆ لێدا ڵێ وەرە هەر بە چەپڵە و فیکەش دەیکاتە دەرەوە یاخوا دڵی دایکانی شەهیدان دوعا نەکا و فرمێسک بارێنێ بڵێ خوایە تۆڵەی جگەر گۆشەکەم لەو زاڵمە بکەیتەوە کاربەدەستان ضرورە بچنە ماڵی شەهیدان ماڵی ئەو کەسێکە زوڵم لێ کردووە گەردنی خۆتی پێ ئازاکە تا ژنەکە نەڕۆیە بۆ وڵاتێشکە و شووی بە پیاوێکی کە نەکردووە کورە حەیای ئابڕووی دنیا و قیامەتتان دەڕوا ڕۆژی تەوبەیە، ڕۆژی تەوبەی ڕاستەقینەیە، ڕۆژی ئەوەیە هەموومان بگەڕێینەوە بۆ ئەو ئیسلامەی یەک پارچە خۆشەویستییە. هەرچەند خوتبەکەم ڕەم بێ لە کاتی خۆی لای دابێ، بەڵام هێندەم ئەو دێڕە شیعرانەی مامۆستا مەلا خدری نالی پێ جوانە، چونکە گەنجەکان ئەبیستم ئەبینم کورتە نامەی موبایلی خۆشەویستی و عەشق و هەڵەتاندن، نەخێر وەلە بگەڕێوە، دینی ئیسلام دینی خۆشەویستییە، حەتا دیوانی شاعیرەکانمان دیوانی نالی مامۆستامەلا عبدالکریم مودەڕیس هەزار ڕەحمەتی خوای لێ بێ ئەو پیاوەی کە کورد قەدری نەزانی هەتا مرد کە مرد ئەمجا قەدری ئەزانرێ حەیف حەیف ئەم میلەتی کوردە هەتا گەورە پیاو و زاناکانی نەمرن کەس باسیان ناکا کە مردن ئەمجا دوای مردن باسیان دەکرێ مامۆستا مەلا عەبدولکەریم مودەڕیز یەکێکە لە ئەولیا و پیاو چاکانی جیهان لە عەلامەکانی جیهان ڕئیسی هەموو علەمای جیهانی بکردا هێشتا قابیلی بوو بەڵام چونکە کورد بوو وەکو پێویست قەدری نەیەزاندرا شەرحی دیوانی نالی کردووە دواتر کە وڵاتی بەجێهێشت و هەر لە بیری نەچۆتەوە. ئەڵێ جەنانی وەک جینان کردم بە ماوا حەبیبەی ماڵ یاوا ماڵی ئاوا. سەیری ئەم وشە جوانانە. ئەڵێ حەبیبە ناوی خۆشەویستەکەی بووە، خەڵکی گوندی ماڵ یاوا بووە. ئەڵێ دڵی وەکو بەهەشت بۆ لێ کردم. من ئاواتم ئەوەیە بگەمە بەهەشت، ئاواتم ئەوە بوو بشگەمە دڵی حەبیبە. بەڵام پێی گەیشتم چونکە لە ناخ ماوە ئازام لە دڵی حەبیبەدام حەبیبەی ماڵیاوا ماڵی ئاوا ئەو ماڵیاوا مەبەستی لە دێیەکەیە ماڵی ئاوا یعنی هێشتا ماڵی ئاوا بێ کە شووشی پێ نەکردم کە بۆشم نەبوو قەت ڕۆژێ دوعایەکی شەڕی لێ ناکەم چونکە بەڕاستی خۆشم دەوێ ئەڵێ ئاسمانی حسنی مەحبوبەم لە ئەبڕۆ و زوڵف و ڕوو دوو هیلال و دوو شەو و دوو ماهی تابانی هەیە مامۆستا مەلا عەبدولکەریم مودەڕیس دەفەرمێت تەحەدا دەکەم کەس نەیتوانیوە تا ئێستا ئەم تەعبیرە دەرببڕێ هەموو شیعری فارسی هیندی ڕۆمانی ئینگلیزی بخوێنەوە یەک کەس نەیتوانیوە تەعبیرێک ئاوا دەرببڕێ ئاسمانی حوسنی مەحبوبەم لە ئەبڕۆ و زوڵف و ڕوو دوو هیلال و دوو شەو و دوو ماهی تابانی هەیە ئەڵە کە سەیری مەحبوبەی خۆم دەکەم خۆشەویستەکەم دوو برۆی هەیە ئەوە دوو مانگی یەک شەوەن دوو زوڵفی هەیە، دوو پرچی ڕەشی هەیە، ئەوە دوو شەوی تاریکن، دوو ڕوومەتیشی هەیە کە دوو مانگی شەوی چواردەن. ئەڵێ، ئەگەر سەیری ئاسمان دەکەم، ئەگەر مانگی شەوی یەک دیار بێ، مانگەشەو مانگی چواردە نابێ. ئەگەر مانگی چواردە هەبێ، تاریکەشەو وجودی نابێ. بەڵام ئەو مەحبووبەی من لە ئاسمان بەلامەوە خۆشەویستر و گەورەترە، چونکە لە یەک کاتا دوو هیلالی هەیە، دوو مانگی یەک شەوە هەردوو برۆکانیەتی. دوو پرچی ڕەشی هەیە کە هەردوو شەوە تاریکەکانن، لە هەمان کات چاکە سەیری ڕوومەتی دەکەم مانگی چواردە لە ڕوومەتەکانیا دەدرەوشێتەوە، دەی چ کاتێک هێزێک هەیە کۆی بکاتەوە مانگی یەک شەوە و مانگی چواردە و شەوی تاریک ئیلا لە مەحبوبەکەی منا نەبێ. توخوا هەموو شاعیری ئەم سەر زەویە کۆی بکەیتەوە لە دێڕە شیعرێکا ئەتوانێ تەعبیرێکی ئاوا دەرببڕێ. دەی تخوا حەیف نیە گەنجەکانی ئێمە پەنا بۆ نامە موبایلی شیعر و نازانم چی خەڵەتاندن بەرن بەڵام ئەو گەورە زانایانەی خۆمان ئەو ئەدیبە بەناوبانگانە نەناسن ئێستا ئێستا یەکێتی ژنان پەیدا بوو لە مقابلە یەکێتی پیاوانیش ڕاست بەوە من ناڵم هیچیان خراپن یەکێتی ژنان ڕەنبە زۆر کاری باشی بۆ ئافرەتانی بەڕێز کردبێ زۆر داڵدەی جاری وایە کاری خراپ نەکراوە یعنی من مەبەستمەوە نیە لە ڕێزی ئەوان کەم کەنەوە بەڵام ئەم یەکیەتی ئافرەتان و لە مقابلیشا حەو هەزار پیاو کۆبوونەوە یەکیەتی پیاوانیان داناوە ئەم بۆ دژایەتی ئەو ئەو بۆ دژایەتی ئەو ئەزانن مایەی ئەوەیە کە ئینسان خەفەتبار بێ کە لە ئامارەکانی توندوتیژی خێزانیدا ئەڵێ لە ساڵی 2011 دا یعنی دوو مانگ لەمەوبەر لە شارێکی وەکو سلێمانی و دەوروبەریدا 111 پیاو توندوتیژیان لەلایەن خێزانەکانیەوە بەرامبەر کراوە 111 پیاو دارکاری کراون لەلایەن ژنەکانیانەوە لە ماڵ دەرکراون ئەی خۆ لە مقابلیشا ژنانیش کەم نین کە بە دەستی مێردەکانیان بە دڕندانەترین شێوە کوژراون سەریان لە لاشەیان جیاکراوەتەوە چاویان دەرهێنراوە بە تەور لێیان دراوە خۆ ئافرەتانش کەم نین ئەمە ڕەمزی چییە ڕەمزی ئەوەیە کە پشتمان لەم دینی ئیسلامە کرد والله بگەڕێینەوە بۆ ئەو دینا بۆ ئەو ڕێبازی محەممەدە صلی الله عليه وسلم ها ئەو پیاوەی دوای سێ کچ و کوڕێکی بە شوودرا و ژنهێن ئەمجا زانی خۆشەویستی چییە دە با بگەڕێینەوە ژیانمان پڕ کەین لە خۆشەویستی چونکە ژیانێک بەبێ خۆشەویستی بەسەری بەری وەکو وا لە جەهەنەما بژی بەڵام لەسەر دنیا دەژی خوای پەروەردگار ڕەحممان پێ بکەی دڵمان پڕکە لە خۆشەویستی خۆت خوا دڵمان پڕکە لە خۆشەویستی ئەو خۆشەویستەی کە ئێمە لە مانگی مەولودی ئەواین خوا لە سیرە و سونەتی شارەزامان کە کار بکەین بە سونەتەکانی بە ڕێبازەکەی ئحای سونەتی بێتەوە لەناو ئەم ئوممەتەدا ان شاء اللە یاڕەبی خوایە خۆشەویستی خێزانی و هاوسەری لەنێوان هاوسەرەکاندا زیاد کەی ئەو کوڕو کچانەی بەتەمای زەواجن بە حەڵاڵی بە پاکی بە داوێن پاکی بەیەک بگەن یاڕەبی خوایە کارئاسانیان بۆ بکەی یاڕەبی خوایە هەموو گەنج و لاوەکانمان بە حەڵاڵی بە ژیانی هاوسەری و پاکی خۆیان شاد بن خوای پەروەردگار ئەو خێزانەی ناکۆکن ئیسلاحی حاڵیان بکەی خوای پەروەردگار ئەو نەخۆشانەی کە داوای دوعای خێر لە موسڵمانانی دەست بە دەست نوێژی ئەهلی قیبلە دەکەن خوای شیفای بەخێریان بۆ بنێری یا ربی خوای ئەو پیاوانی کە گرفتارن مصیبەتی گەوریان لێ قەوماوە خوای گەورە تۆ نەبێ کارەکان ئاسان نابێ یا ربی خوای کاراسانیان بۆ بکەی خوای ئەو گرفتە گەوریان لەسەر لابەری خوای رحم بە حاڵی هەموو لایەکمان بکەی و عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی آمین آمین والحمد لله رب العالمين الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى